سیدنا و حبیبنا محمد و علی آله و اصحابه اجمعین ئیماندارانی بەڕێز و خۆشەویست میوانانی ماڵی خوای پەروەردگار سەلام و ڕەحمەتی خوای گەورە لەم کاتە مبارەکەدا ئینشاءاللە بڕژێ بەسەر ئێمە و هەموو ئەهلی قیبلە لە ئومەتی محەممەد المستەفادا صلی الله عليه وسلم پشتیوان بەخوای پەروەردگار وتاری ئەم جمعێشمان تەواوکەری دوو وتاری جمعەکانی ڕابردووە لەسەر بابەتی بەرەکەتی تەمەن لەبەرئەوەی گەورەترین سەرمایەی مرۆڤ بریتییە لەم چەند ساڵە کەمەی ژیانی دونیا کە ئەگەر ژیان چەندێک زۆر بێ هێشتا هەر کەمە چونکە نازانی کەی کۆتایی پێدێ و زۆر لە کتوپڕا ژیان دەڕوا و ساڵەکان دەگوزەرێن و تەمەنی ئینسان بریتییە لەو کێڵگەیەی کەوا شتی تیا دەچێنێ بۆ قیامەتێکی نەبڕاوە واتە ئینسان قیامەتی پەیوەندی بەم چەند ساڵەی سەر ئەم زەویەوە هەیە ئەگەر ئینسان تەمەنێکی پڕ بەرەکەتی هەبێ قیامەتێکی ئاوەدانی دەبێ پەنا بەخوا گەر ئینسان نەزانێ ئەم چەند ساڵەی کورتەی ئەم ژیانە بە چیەوە خەریک دەبێ قیامەتی لەدەست دەچێ خوای گەورە پەنامان بدا بۆیە ئەم بابەتە زۆر گرنگە ئەمڕۆ هەست دەکەین هەمومان ئەو فەراغەمان بۆ دروست بووە کە تەمەنێکمان بە بەلاش ڕۆیشتووە هەست دەکەین ڕۆژانە تەمەنمان بەشتی بێهودەوە بەسەر دەچێ نازانین تەمەنێکی ڕابردوو بە ساڵ زۆر بەڵام زۆر بە کردەوە کەم هەر یەکێک لە جەنابتان لەوانی کە ڕیش سپین لەوانی کە گەنجن لێمان بپرسن هەموو بەرهەمەکانی تەمەنت چەندە لەوانەیە بە چوار پێنج دێڕە کۆتایی پێبێنی کەچی لە کاتێکا ساڵانێکی زۆری ژیاوین کە ئەوە جێگەی داخە بۆیە دەچینە خزمەت قورئانی پیرۆز ئێمە دوو ئایەتی سوڕەتی ئەلحەجمان وەرگرت کە خوای پەروەردگار ئامۆژگاریمان دەکا بۆ ئەوەی تەمەنمان بە فیڕۆ نەچێ بە گوێی ئەم ئایەتە قورئانیانە بکەین یا ئەیها الذین آمنوا خوا لە ڕیزی ئیمانداران حسابمان کەی خوا لەگەڵ ئیماندارانێتی برای ئیماندار خوشکی بەڕێزی ئیمانداری ئەهلی جومع و جەماعەت وابزانە خوا بە تەنها قسە لەگەڵ تۆ دەکا یا ئەیها الذین آمنوا ارکعوا واسجدوا خاڵی یەکەم سوزدە و ڕکوع بۆ خوای پەروەردگار بەرە دوو ڕوکنی ئەساسی ناو نوێژ سوزدە و ڕکوعە جمعەکانی ڕابردوو باسمان کردووە ئەهلی نوێژ تەمەنیان بە بەرەکەتە واعبدوا ربکم ماناکەی فراوانتر دەبێت لە نوێش هەر کار و کردەوەیەکت کرد بۆ خوای بکە هەموو ژیانە دەبێت بە عیبادەت واتە ڕەنج بە خەسار نابی سێیەم وەفعل الخیرە لعلکم تفلحون کار و کردەوەی چاک بکە واتە بەندایەتیت بۆ خوا ڕێک و ڕەوان بێ وەفعلوا الخیر وەکو مام فەخرەدین ڕازی دەفەرمێ لەگەڵ خەڵقی خوادا چاک بە شێخ عەبدولقادری گەیلانی ڕەزا و ڕەحمەتی خوای گەورەی لێبێ فەرموویەتی دینداری هەر دوو شتە بەینی خۆت و خوا چاکە بەینی خۆت و عەبدەکانی خوا چاکە ئیمانداری تەواوی بۆیە فەرموویانە پیاوچاکان من عاش لغیره فسیعیش متعبا لكنه سيحيا كبيرا ويموت كبيرا هەر کەسێک بۆ غەیری خۆی بژیا واتا ژیانی خۆی بکا بە قوربانی ئاسوودەی خەڵک لە دنیادا بە ناڕەحەتی دەژیا ئەوانەی خزمەتگوزاری میلەتن ئەو کەسانی بە خەڵکەوە ماندوون بۆ چاکە ئەو کەسانەی کە بەردەوام ئیسراحەتی خۆیان دەبەخشن بۆ ئەوەی خەڵک ئاسوودە بێ ئەوانە بە ناڕەحەتی لەم دنیادا دەژین پیاوانی بەڕێز جا لە ئاستی حیزبێکدا بن لە ئاستی حکومەت و دامودەزگاکاندا بن لە ئاستی پیاوی عەشایریدا بن لە ئاستی زانایانی ئیسلامدا بن ئەوانەی کەوا ڕێگای چاکە نیشانی خەڵک دەدەن دایمە ماندوون بێ ئیسراحەتن سەرخەوێکی نێوەڕوانیشیان بۆ ناشکێ ئەمانە ژیانیان ماندوێتیە بەڵام زۆر بە گەورەی دەژین لەناو میلەتا بەڕێزن کە مردیشن لە دوای مردنیش هەر گەورەن بە مردن تەمەنیان کۆتایی پێنایە ڕۆژانە ڕەحمەتی خۆیان بۆ دەچێ خاڵی چوارەم وەجاهید و فی اللهی حەقە جیهادی تێبکۆشە لە پێناوی خوادا بل احیاء عند ربهم یرزقون هەر کەسێ لە پێناوی ئەم دینی ئیسلامەدا ڕوحی خۆی فیدا کردبێ نابێ پێی بڵێ مردووە زیندووە و لەلای پەروەردگاری میوانە و ڕزق و ڕۆزی دەخوا لە بەهەشتا ئەمجا هەیە جیهادکردن هەیە بە قەڵەم هەیە هەیە بە قەڵەمێک مەقالەیەکی جوان دەنووسێ لە گۆڤارێکا کە دەیخوێنێ و دڵت ئیسراحەت دەکا هەیە بە قەڵەمەکەی دیفاع لە مافی میللەتەکەی دەکا هەیە چیرۆکنووسێکە بە چیرۆکێک بەرچاوی گەنجێک ڕوون دەکاتەوە هەیە جیهاد ئەنواعی هەیە هەیە جیهادێکی هەیە لە ڕێگای ئەوەوە کە شانۆکارێکی باشە باوەڕتان بە جاری وایە مەلایەکی دینی لە مینبەرا ناتوانێت ئەو تەوجیهە بکە کە کابرایەکی شانۆکار بە تەمسیلێک لەسەر شانۆوە ئاراستەی کۆمەڵگای دەکا پێی دەڵێ ئەمە چاکە و ئەوەت خراپە بە تەمسیل بە نواندن لەسەر شانۆ ئەمە جیهادە جیهاد ئەنواعی هەیە هەیە جیهاد بە ماڵ دەکا خۆ ئەم مزگەوتانە ئەوە هەموو بە پارەی مسلمانان دەکرێ خۆ ئەو هەموو کتێب و قورئانە کە بڵاو دەکرێتەوە ئەوە هەموو جیهادی پیاوانی دەوڵەمەندی دڵ سەخین کەوا خزمەتی ئەم ئیسلامە دەکەن و گەیاندویانەتە ئێرە جا هەر کەسێک ئاوا لە خزمەت ئیسلامدا بێت تەمەنی پڕ بەرەکەتە پیاوێک لە جەماعەتی تەبلیغی ئیسلامی دەفەرمێت عمری حەفتا ساڵ دەبوو شێخ محمود میسری دەفەرمێ لە مەجلیسێکا بووین وتیان هەرێکە تەمەنی خۆی تەمەنت تۆ چەندە ئەڵێ سەروڕیشی سپی بوو بوو تەمەنی لە دەوری حەفتا ساڵیدا بوو فەرمووی من تەمەنم نۆ ساڵە نۆ ساڵ وتیان قوربان هەموو سەرمان سوڕما قوربان تۆ تەمەنت چۆن نۆ ساڵە نۆ ساڵ تەمەنی مناڵێکی ئاوایە فەرمووی ئاخر من نۆ ساڵە بۆ خوا دەژیم باوەڕتان بێت نۆ ساڵە دڵم بەردەوام لەگەڵ ئەم دینەدا ڕادەچەنێ لەو کاتەوەی کە نۆ ساڵە شەو و ڕۆژ خەمی ئەم دینی ئیسلامە لە دڵمایە شەو و ڕۆژ هەوڵ دەدەم کەلیمەیەکی ئەو قورئانە فێری یەکێکەم ئەو کاتە بە تەمەنی خۆم حساب دەکەم نۆ ساڵم تەمەنە بۆیە سەعیدی نەوڕەسی هەزار ڕەحمەتی خوای لێ بێت دەیفەرموو ژیانی من دوو ژیان بوو ژیانێکم ڕۆی بە فیڕۆ ژیانی دووەمم سەعیدی نوێی پێدەوترێ ئەو کاتێک کە خزمەتی ئیسلامم کرد ئەوەندە تەمەنە تەمەنە کە خزمەتی ئەم دینی خوایی پێ بکەی کە بۆ خوا بژی ئێمە چەندین گەنجمان هەیە وەڵڵاهی ئێستا لێی بپرسە لەو گەنجانەی نا ئەو مزگەوتە ئەو وەختەی کەوا پەنا بەخوا ئەهلی نادی و عەرەق خواردنەوە و خراپەکاری بووە دوایی کە تۆبەی کردەوە و ئەهلی ئیسلامەتیە کە بۆ ئێمەی باس دەکا ئەڵێ مامۆستا سەردەمی جاهیلی نەفامیمان وامان کرد لێ بپرسە تەمەنت چەند دەڵێ ئەم دوو سێ ساڵی کە هاتووێ مزگەوت دەکەم ئەو خوشکانەمان کەوا نوێژیان نەدەکرد کە سفور بوون کەوا ڕووت بوون کە ئێستا لە بەرەکەتی مزگەوت و قورئان و دین داپۆشراون ئەڵێن زەمانێک تەمەنی ئێمە حسابە کە حیجابین کە ئەهلی مزگەوتین کە نوێژ و تاعەت و عیبادەتی خوا دەکەین یعنی کەسێک کە خراپەکار بووبێ دوای ئەوەی تۆبەی کرد و هاتە باوەشی ئەم دینەوە ئەمجا دەڵێ ئەمەندە تەمەنم بەسەر بردووە باوەڕتان بێ ئەوەی ئەوەی تری هەموو بە نەبوو حسابە بەڵێ خۆشەویستان خاڵی پێنجەم کە وتاری ئەمڕۆمانەوە دەچینە سەر بابەتی ئەسڵی مەوزوعەکە هەویە مەبەستم ئەو تەسکەرەیە نییە کە لە گیشپانماندایە لە دامودەزگاکانی حکومەتا کاری پێ دەکرێ هەویە واتە شوناسی تۆ کە بە ئەو ناسنامەیە بزانی تۆ کێی تۆ ئەسڵت کوێیە خەریکی چی لەم سەر زەوێدا پاشەڕۆژ بۆ کوێ دەڕۆی مەسیرت چییە ئەم ئاەتە قورآانە دەفەرمێ نابێت تۆی ئیماندار تەمەنت کورد و بێ هەدەر بڕوە ئەفەرمێ ئەبێت تەمەنت بەرەکەتی هەبێت جا بۆ ئەوە خۆت بناسە ئەی ئیماندار تۆ کێی ملەت ئەبیکم ئیبڕاهیم تۆ نەوەی باوکتی کە ئیبڕاهیم پێغەمبەری خوایە ئەڵڵا چ فەخرێکە بۆ ئێمە ئەسڵی ئێمە دەچێتەوە سەر حەزەتی ئیبڕاهیم ئیبڕاهیمی تێکۆشەر ئیبڕاهیمێک کە مرۆڤایەتی ڕزگار کرد وشیاری کردەوە بە دووشت یەکەم فەرمووی بتپەرستی بە کەڵک نایە دووەم نەک هەر بە کەڵک نایە ئەبێ بت بشکێندرێ گەورەترین بتی ئەو سەردەمەی شکاند. ئەو ئیبراهیمەی کە شیعاری ئینی لا ئوحب الئافلینی بەرز کردەوە فەرمووی ڕۆژ خەڵک دەیپەرستێ بەڵام کاتێک کە مادام ڕۆژ نەبوونی بەسەرا بێ بە کەڵکی خوایەتی نایە مانگ جوانە لە ئاسماندا خەڵک هەیە مانگ و ئەستێرە دەپەرستێ کە ڕۆژی بەسەرا هات مانگ دیار نامێنێ خوا نابێ ون بوونی بەسەرا بێ بۆیە فەرمووی ئینی لا ئوحب الئافلین من ئەو شتانەم خۆش ناوێت کە زەمەنیان بەسەر دەچێ و باویان نامێنێ بەداخەوە ئێمەی ئومەتی ئیسلام خوا دەفەرمێ میلەتە ئەبیکم ئیبراهیم ئێوە نەوەی ئیبراهیمن ئیبراهیم فەرمووی هەر شتێک ئەمڕۆ باش بێ و سپێنێ بە کەڵک نەیە ئەوەی کە لەوێ لێی بێزارن باوەڕتان بێ لەوێ ئەوانە فڕێ دراون خەڵک وشیار بۆتەوە خەڵک کەسابەت دەکا لەوێ دەستی لە زەوی ژیر کردووە ئەوە دا بەرەو ئاسمان دەڕوا تازە بە تازە ئومەتی ئیسلامی بەداخەوە ئەوەی ئەو لە زێرابا فڕێی دەدا ئەم لێرە هەڵی دەلوشێ بەداخەوە ئەوە ڕێبازی ئیبراهیم ماون کردووە کە فەرمووی شتی فڕێدراو هەڵمەگرەوە من لە شتی فڕێدراو بێزارم لە شتی بەسەرچوو بێزارم مسلمان نوێخوازە بەڵێ گەورەترین زەربەدان لە تەمەنی ئینسان ئەوەیە نەزانی خەریکی چی نەزانی ئەسڵت چییە جام ئەم مرۆڤە ئەگەر لە خوا و دین دابڕات دایمە وێڵی ئەوەیە من دەبێت چی بم بە ملیۆنەها خەڵک شوێنی کابرایە کەوتن ناوی داروین بوو ئام گەنجە خوێندەوارانە هەموو ناویان بیستۆ کتێبەکانیان لەوانەیە خوێن بێتەوە ئێستاش لە بەشی زیندەوەرزانی و ئەوانە بەداخەوە باوی لە هەموو دنیا نەماوە لێرە لە مەکتەبەکانی ئێمە دەخوێندرێ ئەم داروینە ملیۆنەها خەڵکی بەوە قەناعەت پێکرد خەڵکینە من دەزانم ئینسان چییە وتیان چییە وتی بۆم سەلماوە ئینسان مەیمونە ئێمە مەیمون بووین بەڵام دوای وردە وردە کلکمان لێبەوە گوێ و لوتمان گۆڕا ئەم شکۆی ئینسانی ئێمەوە ماوەرگرت یعنی هەموو علمی ئەم داروینە کە بە هەزاران کتێب لەسان فکرە نووسراوە بە هەزاران دکتۆرای لەسەر وەرگیراوە سەدان هەزار خوێندکار مێشکی بەم پڕوپوچاتە ئاخنراوە کە دەڵێ ئینسان تۆ وەک مەمون وای یعنی ئەی ئینسان تۆش وەکو مەمون بەس ئەوەندە لەسەر بخۆی بخۆیەوە بخەوی وەکو مەمون نەوسن بە چونکە مەمون زۆر نەوسنە وەکو مەمون ماستاوچی و کلکەلەقێ بە بۆ مۆزێک هەزار جار کلکی دەلەقێنێ وەکو مەیمون فێڵباز بە ئەی مرۆڤ وەکو مەیمون ڕقن بە وەکو مەیمون با گاڵتەت پێ بکرێ هەر چەپڵە لێدە و فیکە لێدە و مەجلیس گەرم کە وەکو مەیمون ئارەزووت هەبێ بۆ جنسی بەرامبەرت نێرە پەلاماری مێ دەدا و مێیە پەلاماری نێر دەدا بە جلی سوور گەرم دەبێ حەڕاس فعلا زۆری میللەتی ئێمەی ئەمڕۆ دوور لە ڕووی جەنابتان و ماڵی خوا تەبیعەتی ئەو مەیموونەی هەیە داروین وتی ئینسان مەیموونە ئاگا لێبێ مەیموونێکی چالاک بی باشە سەد ساڵی زیاتر بە سەراتیە پەڕی ملیۆنەها خەڵک لەو پێناوەدا ژیان وتیان وڵی ڕەحمەتی لێبێ و چاک دەزانی ئێمە مەمونین کەچی علم سلماندی زانستی پزیشکی بابە مەمون خانەکانی لاشەی لەگەڵ خانەکانی مرۆڤ دوشتی زۆر لێک جیاوازن مێشکی مەمون لەگەڵ مێشکی مرۆڤ زۆر لێک جیاوازن ئەمە بەبێ ئەوەی قورئانیش تەماشا کەی هەر عیلم بە درۆی خستەوە بەڵام دوای چی بە درۆی خستەوە دوای ئەوەی هەزارەها خەڵک تەمەنیان بە فیڕۆچ و بە دویان پیاوەدا عمریان بە فیڕۆچ و بە خەرافات بیری مارکسیەت هات وتی کرێکارانی جیهان یەکگرن ئەمە دنیا دنیای شۆڕشی چینی سەرمایەدار و کرێکار و پرۆلیتارە هەر خەڵچینە پارەت هەبێت دنیا هەموو بەس پارەیە فکری مارکسی ئەوەیە فکری ئەوەی لە ناوبردنی ڕەئسمالی و هێنانی سۆشیالیزم کرێکارانی جیهان فەقیرە نەک یەکیان نەگرت بە ملیۆن کرێکار لە شۆڕشی ئۆکتۆبەرا لە ڕووسیا بوونە قوربانی بە ملیۆن مسوڵمان قەتڵ و عام کرا لە پێناوی ئەو فکرە کۆنەپەرستیا بچەسپێندرێ کەچی دوای پەیکەرەکەی لینینیان هێنا و پەتیان کرد وتیان وەڵام مارکسیەت بە کەڵک نایە دوای چی دوای ئەوەی هەزاران کتێب نووسرا هەزاران خەڵک شەونخونی کرد خەڵک بوو بە قوربانی ئەوەی باسی کرێکاری دەکرد ئەوەی لە بیری نیە بەس کرێکاری داماوە بەس گاڵتە کردنە بە چینی کرێکار دوای کوتیان وەڵا ئەم فکرەیەش بە کەڵک نایە بەڵام دوای چی رووسیای ئیتیحادی سۆڤێتی بۆ خۆتان بینیتان چۆن مارکسیە لێکی هەڵوەشان کوبا و ئەوانەی چۆن ڕیسوا کرد و ئیقتسادەکەی هەرەس پێهێنا واتە بە ملیۆن خەڵکیش لە پێناوی فکری مارکسیدا خەڵکە بوو لەم وڵاتەی خۆماندا دەروێشی مارکسیەت بوو ئێستا دەڵێ وەڵا بە کەڵک نایە یعنی ئەو هەموو عمرەی خۆی بە فیڕۆ چوو تازە بۆی دەرکەوتەوە بە کەڵک نایە ئەخەمە ماڵوێرانیە ئەمە تەمەن بەهەدەرچوونە بەداخەوە هو سماکم المسلمین من قبل خوا دەفەرمێ خوا لە پێشدا لە ئیبراهیمەوە ناوی ناون مسلمان الله ئەکبەر چ مەدالیایەکی بە نرخە بە یەخەمانەوەیە برای ئیماندار خوا لە عەرشی عەزیمەوە بە حەزەتی جوبرائیلی ئەمیندا گەورەی هەموو فریشتەکانی ئەرز و ئاسمان و کەون بۆ سەر گەورەترینی هەموو مەخلوقات و سەرداری پێغەمبەران ئەم ئاەتەی ناردووە تا بە دەستی پیرۆزی پێغەمبەر مەدالیای موسڵمانێتی بە یەخەماندا کرێ کەوتت ئەشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله أو پنجێت ئەوا بەرز کردەوە رسول الله مەدالیای شەرەف بە ئێرەتەوە دەکا تۆ بووی بە مسلمان خەڵک بە مەدالیایەکی ژەنگاویەوە فەخر دەکات کە دەڕزێ و فڕێ دەدرێت دەڵێن فڵان کەس مەدالیای بە یەخەدا کرد تۆ خوای رب العالمین مەدالیای بۆ ناردووی هو سماکم المسلمین تۆ مسلمانی خوا ناوی ناوی مسلمان دەتخوا ئەو وشەی مسلمە بە هیچ مەگۆڕەوە ناوی خۆت مەگۆڕە حیفە حیف وشەی مسلم لەسەرت بگۆڕدرێ هەتا ئێمە شانازیمان بەم دینەوە دەکرد وەڵڵاهی پێشەوای گەلان بووین ئومەتی ئیسلام بە نووری ئەم قورئانەی بەردەستی تاریکیەکانی خەڵکی دەڕەواندەوە خەڵک لە تاریکستانا بوو ئێمە چرای قورئانمان پێ بوو خەڵک دەها دەیگوت شتێکم لێ بزر بوو ئێمە بە نووری ئەم قورئانە بۆمان دەدۆزیەوە نمونەی عەرزی جەنابتان کەم سەرکردەی ڕۆمەکانی ئەو زەمانە نامەیەک لەگەڵ کوپەیەکا لەگەڵ شەربەیەکا دەنێرێ بۆ هاڕونە ڕەشیدی خەلیفەی ئەو زەمانی موسڵمانان پێی ئەڵێ داواکاریەکم لێت هەیە لە هەر شتەی شتێک بکە ناو ئەم کوپەیەوە ناو ئەم گۆزەیەوە لە هەر شتەی شتێکی تێکە جاوەرە لەسەر ئەم سەر زەوێدا چی هەیە و لە بەردەستایە هەر شتەی شتێکی تێکەی ئەمە بە تڕێلەش هەڵناگیرێ نەک لە گۆزەیەکە هاڕونە ڕەشید سەری سوڕ دەمێنێ ئەڕوا بۆ خزمەت عالمی ئەو زەمانە موفتی زەمانی ئەو کاتە و زانای مسوڵمان چونکە ئەو زەمانە عیلم بەقەدر بوو خەڵک دەهات بۆ لای مەلا کار بەدەست دەچوو بۆ خزمەت مامۆستا و چۆکی لە بەردەمیادادا مەلای وەک ئەمڕۆمان نەبوو لە پێناوی هیچ چابڕوا بۆ لای کابرایەکی نوێژ نەکەر و سوزدەی بۆ بەرێ چۆشی بۆ دادا و ئەوش هیچ حلمەتیشی بەداخەوە نەگرێ ئەو زەمانە عیلم عیزەتی هەبوو خەلیفەی هەموو دنیا بوو هات لە بەردمی مەلایەکە چۆکی دانا وتی مامۆستا سەرم سوڕماوە پاشای وڵاتی ڕۆم داوای لێکردوم هەر شتەی شتێکی تێکەم بیخەمە ئەم گۆزەیەوە ئەخر ئەم هەموو شتەی دنیا چۆن لەم گۆزەیە جێبێتەوە ئەفەمە فەرمووی هەر زۆر ئاسانە وەڵامەکەی وتی چییە وتی ئاخر تۆ لە قورئان باش حاڵی نەبووی خەلیفە هەر بێنە مستێ ئاوی تێکەوە بۆی بنێرەوە وتی چۆن مستێ ئاو وتی بەڵێ ئەی خوا لە قورئانا نافەرمێ وجعلنا من الماء كل شيء حي هەرچی شەیئە لە ئاوا هەیە لە بەردێکەوە لە دارێکەوە لە دەنکە چەوێکەوە لە گڵێکەوە لە زێر و زی و گۆگرد و ئاسنێکەوە ئللا ئاوی تێدایە لە پێکهاتەکەیدا هەر مستی ئاوی بۆ تێکە وڵامەکەیەتی سبحان الله نە مختبراتی ویست نە زانکۆی جیهانی ویست بە نووری یەک ئاەتی قورئان جوابەکەی دایەوە بۆی نارد نەوانە پاشای ڕۆمەکان هەموو قەشە و ڕاهیبەکانی کۆ کردەوە وتی ئەشهەد باللە عیلم دەبێ ئاوا بێ چاو لێ بە یەک مست ئاو وڵامیان داینەوە بەڵام نەیەزانی ئەوە بەرەکەتی ئەو قورآانەیە مسلمانان عیزەتیان بەو قورآانەوە بوو نورە ئەو قورآانە ئێمە ئێمە بەدەستمانەوە بوو خەڵک لە تاریکیدا دەژێ ئێمە ڕێگای خەڵکمان ڕووناک دەکردەوە دواتر لە سەدەی سەرەتای سەدەی چواردەی کۆچیدا ئیمپراتۆری ئەڵمان ئەو ئەڵمانەی ئێستا ئەو ئەڵمانێکی ئێستا لە حەزارەت و پێشکەوتنی مادیدا زۆر چۆتە پێشەوە لە ئەڵمانیا لە خەستەخانەیەکی ولادە و لە دایکبوونی مناڵاندا مشکلەیەکی گەورە ڕوودەدا موشکیلەکەش ئەوەیە دوو مناڵ لە یەک کاتا لە دوو ئافرەتا لەدایک دەبن مامانەکان وەریان دەگرن و دەیانبەن دەیانشۆن دوایی بۆیان مەعلوم نییە ئەم مناڵە یەکیان کوڕە یەکیان کچە کوڕەکە هی کامیانە کچەکە هی کامیانە موشکیلەیەکی گەورەیە نازان کامیان هی کامیانە مامانەکان لێیان تێکچووە لەو کاتەدا لە وڵاتی ئەڵمانیاوە ئیمپڕاتۆری ئەڵمان بە نوێنەر و سەفیری خۆیدا نامەیەک بۆ سەرکردەی موسڵمانان عەبدولحەمیدی عوسمانی دووەمی عوسمانی سوڵتان عەبدولحەمیدی دووەم کە سوڵتانی خەلیفەی عوسمانی بووە بۆی دەنێرێ و دەڵە قوربان هانامان بۆ ئێوە هێنا ئێوە لە وڵاتی مسلماناندا زانای گەلێ گەورەتانن ئەم مشکلەیەمان بۆ حەلکەن کوڕەکەی کامیانە و کچەکەی کامیانە سوڵتان هەموو زانایان بانگ دەکا وڵامیان پێ نابێ دوای ئەوەڵان قوربان با شێخ مححمود ئەلحەمزاوی کە لە ساڵی 1905 کۆچیدا 125 ساڵ لەمەوە بێر وەفاتی کرا و زانایە 125 ساڵ لەمەوە بەر لە ڕۆژێکی وەکو ئەمڕۆدا ئەم زانایە وەفاتی کردووە شێخ مەحمود ئەلحەمزاوی مفتی دیاری شام واللهی خەلیفەی موسڵمانان چوو بۆ خزمەتی چونکە لە ڕووی نەهاوتی بەخوا شێخ محمود ئەلحەمزاوی هێندە بە عیزەتە جوابی وڵامی سوڵتان و کاربەدەست ناداتەوە ئەبێ من بچم بۆ خزمەتی لە ئەستەنبوڵەوە چوو بۆ دیاری شام بۆ سووریا بۆ خزمەتی وتی قوربان مشکلەیەکی ئاوام لێ قەوماوە فەرمووی ناتوانم ئێستا وڵام دەمەوە ئەبێ بگەڕێم بە ناو کتێبە هەرچی مەکتەبەی هەبوو سەیری کرد وڵامی ئەو پرسیارەی نەدۆزیەوە ئەفەمن نیوە شەو بوو ماڵ مناڵی هەموو خەوتبوون هەر دەهات و دەچوو فەرمووی خوا بە نووری ئەو قورئانە ڕێنماییمان بکەی خوا ئەم ئیسلامەتی ئەم نورەی لێ بگەیەنێ بە دڵی ئەو کافرانە ڕووناکیان بخاتە دڵە و مشکیلەکەیان بۆ حەلکە چونکە قورئان گەردوون ڕووناک دەکاتەوە نەک هەر جیهانی مسلمانان ئەفەمن لە یەک کاتە هاواری لێ بەرز بووە فەرمووی دۆزیمەوە قەبارەیان، وەزنیان، کێشیان، ئەستووری و باریکیان وەکو یەک بێ. بیخەنە سەر دوو تای زێڕکێش کە زێڕی پێ دەکێشن. شیرێکیان دوو قاتی ئەوەی تریان قورسە. ئەو شیرە قورسە کە دوو قاتی ئەوەی تریان قورسە هی کامیان بوو ئەو کوڕە هی ئەویانە سوڵتان وتی وڵامێکی جوانە بەڵام بەڵگەمان دەوێ فەمووی خوا لە قورآانە دەفەمە للذەکەری مثل حظ الأنثیین بیکێشن بە علم وایە ئێستا عیلم دەیسەلمێنێ فعلەن ئەوەی کەوا شیرەکەی دووچەندانە قورس بوو دایکی کوڕەکەیە بە نووری ئەو قورئانە نامەکەیان ناردەوە پاشای ئەڵمانیا ئیمپراتۆری ئەڵمان نامەی سوپاسگوزاری بەدەست خەتی خۆی بۆ شێخ محمود الحمزاوی نارد وتی حیفە پیاوی وەک تۆ لەسەر جیهاندا ببڕێ کە ئێمە بەم هەموو زانا و دکتۆرە نەمانتوانی مشکلێکی ئەوە حەلکەین تۆ بە یەک ئاەتی قورئانەکەی خۆت حەلت کرد ئێمە تا ئەوا بووین بەڕێزان تا موسلیم بووین تا تەسکەرەمان لە جیفانا مابوو ئەو چرا نورەمان بەدەستە وا تەمەنمان چەند پڕ بەرەکەت بوو بۆیە دەڵێم بە ئیقڕەئی یەکەم وشەی ئەو قورئانە ئابە و دەستە خاوێنانە ماف و ئازادی هێنرا کۆت و پێوەند شکێندرا بۆ یەکەم جار گەل بە دەستور ئاشنا کرا شۆڕش دژی جەهل کرا ئەسپی عەقڵی تیا تاودرا، شارەستانیەتی ئیسلامی بەرپا کرا، مافی ژینگە و ئاژەڵی تیا ڕەچاو کرا. جیهانی پێ سەرسام کرا، گەلان لە جێی یەکتر خواردن بوونە برا، بۆ داهێنان بوونە چرا. مێژوو دەڵێ موسڵمانان سیانزە سەدە ڕێزیان هەبوو، پێزیان هەبوو، بۆ ناحەزی گەل و خاکیان زەبری توند و هێزیان هەبوو. دوای جەنگی یەکی جیهانی کاتێ بە خۆمانمان زانی چاومان خەو زۆری بۆ هانی ئارام ئارام نامانە خەو لە پڕ ڕۆژیان کردین بە شەو کە ناویان ناین پیاوی نەخۆش ئیتر نەما جۆش و خرۆش دوژمن زەفەری پێ بردین وڕی کردین قڕی کردین بەرامبەر یەک پڕی کردین دوێنێ دەستمان لە دەستی یەک کەچی ئەمڕۆ بەربووینە یەک یەک جەستە بووین کە هەڵڕژاین وەک ئاردی ناو دڕک پژاین ئەمجا خەڵکی چەوت و نەزان ئنجا خەڵکی چەوت و نەزان ڕابلد و پیس و بێویژدان بە کورسی حوکما هەڵزنان ئەوانەی چوونە سەر کورسی گیرفان گەورە و ورگ برسی لە تاو ڕابواردن و کورسی لە میلەتیان هەر نەپرسی سەرکردەی چی شەخسە پەڕۆ نەخۆشی و گولی و سێبەڕۆ کوردستانیان کرد ڕەنجەڕۆ بەڵێ کە ئیسلام دابڕا نە کوردایەتیمە نە تاممە نە هەر بێ ڕێزیەک ئێستا بە یەک دەکرێت پیا و ڕێ قێز لە کوردایەتیش دەکاتەوە هێندە ئەمیان دەڵێ ئەو دزی وایە ئەویشان دەڵێ کوڕە قوربان ئەو هەر لە چاو منە من لە چاوەوە هەر دز نیم دەزانی ئەو چەند دزترە وەڵی وامان لاتۆ کوردایەتیشمان بە چاوێکەوە بەداخەوە کردتانین ڕەنجەڕۆ خوا ڕەنجەڕۆتان کا بەڵێ هەر کەسێ هەویەی خۆی نەناسێ ڕەنج بە خەسارە عمری بە فیڕۆ دەڕوا بەڕێزان عمرمان با بە فیڕۆ نەڕوا واللهی ئەویش بە یەک شت دەبێ بەوەی شانازی بەم دینەوە بکەین هەر کەسێ دینی نەبێ لەبەر چاوی خەڵکی شاڕێزی نییە جۆرج بۆش کتێبێکی هەیە جۆرج بۆش ئەو حاکمی پێشووی ئەمریکا سەرۆک کۆماری پێشووی ئەمریکا کە دەرنەچوو کە دەرنەچوو زۆر باش بۆ وڵاتی خۆیان کورسیەکەی و جانتاکەی دەستدای ڕۆشتەوە بۆ ماڵی خۆی ئۆباما بە بێ کێشە و بڕە چۆ لە شوێنەکەی دانیشت و هیچ شیان بەیەک نەگرتو چیان خەڵکی بۆ خزمەتی وڵاتەکە دەکەن حەق وایە خەڵکی ئێمەش دەرسێک لەوە وەرگرێ ئا جۆرج بۆشە لە کتێبەکەیدا دەڵێ من گەنج بووم سەفیری ئەمریکا بووم لە وڵاتی چین ماو تسی تۆنگ کە ڕێبەری چینی کۆمۆنیستی چین بوو ئەڵێ پیر بوو بوو زۆر پیر بوو بوو چەمابەوە بە عینەک شتی بە حاڵ دەبینی چوین بۆ لای سەردانێکمان کرد وەکو نوێنەری ئەمریکا لە وڵاتی چیندا ئەڵێ پێی وتم وتی تۆ نوێنەری چی وتم نوێنەری ئەمریکام وتی ئەمریکای مەسیحی وتم بەڵێ وتی ئێوە سەر دەکەون ئێمە دەشکێین، ئێمەی چینی کۆمۆنیستی کرێکاری جیهانی، چونکە فکرەی ئیلحادیمان هەیە، ئێمە دەشکێین، ئەم حوکمەی ئێمە سەرناکەوێت، ها ئەوە ماو تسی تۆنگ کە ڕابەری حیزبی کۆمۆنیستی چینی بۆ کاتی خۆی، دانەری حیزبی کۆمۆنیستی بووە، وتی ئێمە دەشکێین، بەس ئەمریکا سەردەکەوێت، چونکە ئێوە خاوەنی کتێبێکی ئاسمانین و پەیوەندیتان بە خواوە هەیە. ئەڵێ ئەو کاتە ما ئەو قسەی کرد یعنی ئەو زۆر معجب بوو بە جیهانی مەسیحیەتی لێک هەڵوەشاو خۆ ئەگەر ئەم ئیسلام و قورئانەی ئێمەی ببینایە بە دڵنیاییەوە دەیگوت ئەگەر موسڵمانان بۆ خۆیان هەبن حوکمی ئەم دنیای موسڵمان دەیکا سەیریکە خەڵک لە هەموو دنیادا شانازی بە دینی خۆیەوە دەکا ئێمەی مسلمان بەڕێزان ئەو هەوێیە لەدەست مەدەن مسلیم مەکە بە میلیم ئێستا بەداخەوە کاتپەکانی سەر تەسکەرە سەیری هەر تەسکەرەی خۆت کە لە ماڵەسێکە سینەکەی پێوە نیە مەگە دەگمەن ئەڵێ ئەدیانە دینت چییە میلیم ئاسینەکەی پێوە نەماوە یعنی بەقەدەر میلیمێک بەشت بەم دینی ئیسلامەوە نەماوە هەر لە تەسکەرەکەشان نە فەقیرە نەنووسراوە مسلیم مسلیممان کرد بە میلیم ئاخر بۆیە حاڵمان وایە نەخێر ئێمە مسلیمین ملکەچین بۆ فەرمانی خوا ملکەچ بە بۆ فەرمانی خوا و دڵنیا بە دینەکە جێبەجێ کە عمرت بە خەسار ناڕوا واللهی کەسێ بە کەسێ لە وڵاتی کوردەواری ئەڵێ عەدەک عەمر کورد بی عەمر کورد واتە بۆ خۆ نەزانی خەریکی چی یعنی عمرت لە شتێکا بەسەبەری نەزانی چاکە یان خراپە ئەوە عمر کورتیە هیوا هەیە سی چل ساڵ خەباتی کردو بۆ کەسێک کەچی ئێستا نەفرەتی لێ دەکە ئەخە ئەمە عمر بەباز چوون نییە ئەمە عمرت کورد بێ چونکە عمری کورد بوو بە فیڕۆچوو ئەحنەفی کوڕی قەیس لە خزمەت حەزرەتی عومەری کوڕی خەتابا بوو حەزرەتی عومەر فەرمووی ئەحنەف کێ ڕەنج بە خەسار و عومر بە باد چووە کێ ماڵ وێرانە فەرمووی قوربان من باع ئاخیرەتەه بدنیاه هەر کەسێک قیامەتی بە قوربانی دنیاکە قیامەت بدۆڕێنی بۆی ئەم دنیات بەدەست کەوێ بەڕاستی ئەوە ماڵ وێرانە حەزرەتی عومەر فەرمووی لەویش ماڵ وێرانتر و ڕەنج بە خەسارتر هەیە وتی قوربان کێیە فەمووی من باع آخرته بدنیا غیره هەر کەسێ قیامەتی خۆی بە قوربانی دنیای خەڵک کا ئیوا هەیە قیامەتی دۆڕاوە بەڵام ئەم چوار ڕۆژەی دنیای هەیە تۆزە بە خۆی خۆش ڕادەبێرێ هیوا هەیە ئیشی بەس چەپڵە لێدانە بۆ خەڵک هەر فاک و فیک لێ دەدا نە قیامەتی هەیە نە دنیاشی وەک خەڵک هەیە ئەم چەپڵە لێ دەدا ئەو دەچێتە پەرلەمان و مۆنیکا لێ دەخوڕێ ئای لەو ماڵ وێرانیە ئەوە من باع ئاخرەته بدنیا غیره واللهی خەڵک وەکو ئەوی بۆ ئەو چەپڵە ڕێزانە خۆی دەکوتێ بۆ نوێژێکی جەماعەت خۆی بکوتێ خوا ڕەحمێکی گەورەترمان پێ دەکا بەزەیەکی زیاتری پێمان دادێتەوە جاران فەرمودەیەکی پێغەمبەرمان صلی الله علیه و سلم دەخوێندەوە ئەمە دەکەم بە دیاری بۆ زانستخوازانی گەنج و لاوی مسلمانی کورد کە دەمانگوت پێغەمبەری خوا صلی الله فەرمووی کە پشمی بڵێ الحمدلله بڵێ خوا حمد و سنا بۆ تۆ ئەو کەسێک کە گوێی لێتە بەرامبەرتە بڵێ خدا ڕەحمەت پێ بکا یەرحەمک الله تۆش بڵێ یەهدیەک الله یا ڕەبی خوا لەو بەرەکەتەش بەشی تۆ بدا کافرەکان و بێدینەکان دەیان گوت سەیری ئەم مسڵمانانە ئەرێ بابا کابرا پشمی و ئەم دایەلۆکەی بۆ چییە وەکو دایلۆکی ئینگلیزی وایە کە دوو کەس دوو قوتابی بەرامبەر یەک هەڵدەستن و گفتوگۆ دەکەن تەعلیقیان لێ دەداین بەڵام ئێمە شانازی بەم ئیسلامەوە دەکەین شانازی بەوە دەکەین چونکە هەر شتێ سەرچاوەکەی علم بێ علم لە هەموو شتێک گەورەترە کەس بەرامبەر کەسێک هەیە لەم دنیادا بڵێ دوو کەڕە دوو دەکاتە پێنج نەخێر علمی هەموو دنیا دەکاتەکە چوار علم سەرچاوەی گەورەی هەموو شتێکە ئێستا گۆڤاری پزیشکی نوێ هەیە دکتۆرەکانی سلێمانی لای خۆمان دەری دەکەن ئەو گۆڤارە ژمارە شەشی وا لە بازاڕ رابچن بیخوێندنەوە بە مەقالەیەکم بابەتێکم خوێندەوە ئەڵێ دکتۆرەکانی هەموو دنیا گەیشتنە ئەو حەقیقەتەی ئینسان لەو وەختەیە کە دەپشمێ هەرچی جسمێتی لە جوڵە دەکەوێ لەو دەقەیە دڵ لە لێدان دەوەستێ ئەو دەقەی کە دە پشمی دڵ دەوەستێ ئەگەر خوا ڕەحمت پێ نەکا هەناسەن نایەتەوە بەر بۆیە کە دوای پشمینەکە سونەتە بڵێ الحمدلله خوایە حمد و سەنا بۆ تۆ کە جارێش کە ڕەحمت پێ کردم و دڵەکەت کەوتمەوە کار چونکە زۆر معەڕەزە بۆیە پێغەمبەر فەرمووی دەست لوتتان مەگرن لوتتان دەستی پێوەنێن بۆی پڕشێ بەسەر خەڵکانە ڕوە بەڵام کونە لوتن نەگری چونکە لەو کاتەیە هەناسەکە ناگەڕێتەوە دڵ دەوەستێ ئەبێ بڵێ حەمد و سەنا بۆ تۆ خوایە ئەوەی بەرامبەریشت بڵێ یا ڕەبی خوا ڕەحمت پێ بکا خوا ڕەحمی پێ کردی کە ڕزگاری کردی لەوەی نەمردی ژیانی پێ بەخشیەوە بڵێ خوا ڕەحم بە تۆش بکا و لەو بەرەکەتەش جارش کە بەنسیب تۆکە ئەگە عمرش شەست ساڵ بێ زانایان دەفەرموون ئەم تەپتۆزەی ئێستاش نەبووە ئەم خۆڵبارەنی ئێستا لە عمری شەست ساڵی ئینساندا ئەگە کۆی کەیەوە ئەو تەپ و تۆزەی بەلووت تا هەڵمژیوە سێ کیلۆ و نیو خۆڵ لە ناو سکتا کۆ دەبێتەوە لە سیەکانتا حەموو جارە کە کۆبەوە لێڕێی یەک پشمینەوە دەریەکەی دەرەوە و نایەڵە سیەکانت بڕسێ ئەمە حەمد و سەنای خوای ناوێ ئەها سەیریکە عیلم عیلم هەمووی ئەوەی ئێمە دەیڵێین هەمووی عیلم دەفەمە ئەشهەدو باللە وایە ئەمجا عیلم دەڵێ کە پشمی چاک وایە قسەیەک بکەی ئەینا دوور نیە زمانت تووشی خەلەلی قسەکردن بێ ئا سبحان الله پێغەمبەر فەرمووی خێرا بڵێ الحمدلله ئەگەر قسەیەک نەکەی لەو کاتەدا دوور نیە لە ئەسەری ئەو پشمینەوە تووشی لاڵی ببی بۆیە ئێستا کابرای بێدین حەل لەبەر قیامەتیش نەبێت لە ترسی خۆی دەبێت بڵێ الحمدللە قسەیەک بکە بەڵام ئێمە کە دەڵێین الحمدللە خوا دە چاکەمان بۆ دەنووسێ پەیوەندێکی کۆمەڵایەتیمان بۆ دروست دەبێت هەر بەلانی کەمەوە دوو مسلمان لە ژوویەکا بن ئەگەر دوو سەعات هیچ قسەیەک نەکەن کە ئەویان پشمی ئەو قوتی الحمدللە یرحمک الله یهدیک الله هەر بۆ خۆی گفتوگۆیەک دروست دەبێت و محبەتێک دروست دەبێت دوعای خێر بۆ یەک دەکرێت ئەم دینە فێری خۆشەویستیمان دەکات ان شاء الله تەواوی ئەم ئایەتە قورئانیانە کە ئێمە لە خزمەتیانداین هەڵی دەگرم بۆ جومعەی داهاتوو بە ئیزنی خوا دەچینەوە خزمەت ئایەتەکان و بەو ئومێدەی تەمەنمان پڕ بەرەکەت بێ یا ڕەبی خوا تەمەنمان پڕ بەرەکەت کەی خوا ڕەنج بە خەسارمان نەکەی خوا لە شتێکە ئەو تەمەنەمان بە فیڕۆ نەچێ لە دوایدا لێی پەشیمان بین خوایە خواناسمان کەی دینداری بە حەقمان کەی ماڵەکانی تۆ هەر ئاوا گەرم و گوڕ بێ مسلمانان وشیار و بێدار کەی خوای پەروەردگار علم بەردەوام لە خزمەتی ئەم دینی ئیسلامەدا بێ خوایە وڵاتەکەمان لە چەک و لە کوشتن و لە باروت پاکەیەوانێ دەرگای علم دەرگای زیانیاری دەرگای شتە جوانەکانی بەسەرا بکەیەوە خوای ڕێز و حرمەت لە نێوانماندا لانەبەی خوای پەروەردگار بە چاوی بێڕێزی تەماشای یەک نەکەین ئەم میلەتە برایە برایەتەکەی خوا پارێزێ خوایە گەلێک خەڵکمان هەیە زۆر نەخۆش و داما و گرفتارە یاڕەبی خوایە لە ڕۆژی جومعەدا لێت دەپاڕێمەوە شیفای نەخۆشەکان بنێری یاڕەبی ئەوەی نەخۆشە خوایە شیفای بۆ بنێری ئەوەی گرفتارە خوایە بە هانایەوە بێ ئەوەی مشکلەی گەورە ڕووی تێکردووە لە ماڵ و حاڵی لە بەرامبەر خەڵکا خوایە ڕەحمی پێ بکەی یاڕەبی خوایە ئەوەی نەخۆشی دەروونی هەیە شیفا بۆ دڵ و دەروونی بنێری یا ئەرحەم الراحمین یا ڕەزاق ئەوەی کەوا دەستکرد و هەژارە دەرگا ڕزق و ڕۆزی لێ بکەیەوە یاڕەبی خوایە گەنج و لاوەکانمان بە ئاواتی خۆیان بگەیەنی